کاسێتی شەشەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی دووەم لە لاپەڕە سەد و پەنجا و شەشەوە. ڕەواقییەکان بە ڕاستی نەوەی دەورانی خۆیان بوون، بە واتایەک بڕوایان بە جیهانی گشتی بوو، فەرهەنگی دەورانی خۆیان زۆر زیاتر لە کەلبییەکان وەردەگرت، سەرنجی خەڵکیان بۆ هاوڕێتی و یەکدڵبوونی مرۆڤەکان ڕادەکێشا. دەستیان لە کاری ڕامیاریدا هەبوو زۆریەک لەوان، بە تایبەت مارکۆس ئاورلیۆس پادشای ڕۆم هەزار و سەد و هەشتا بۆ سەد و بیست و یەک پێش زایین ڕامیارانێکی هەڵسوڕاو بوون ئەوان فەرهەنگ و عەقڵی یۆنانیان لە ڕۆمدا برەو پێدا و یەکێک لە ناوازەترینیان بە ناوی سیهرۆن سەد و شەش بۆ چل و سێ ی پێش زایین ڕامیارێکی قسەزان و فەیلەسوف بوو کە بیرۆکەی مرۆڤگەرایی هێنایە گۆڕەوە. بە مانای ڕوانینێک لەسەر ژیان کە مرۆڤی بە ناوەندی سەرەکی دەژمارد. لە دوای ساڵانێک ڕەواقییەک بە ناوی سێنێکا، چواری پێش زایین تاکوو شەست و پێنج، وتی، مرۆڤایەتی بۆ مرۆڤ بەرز و پیرۆزە. ئەم وتەیە لەوە بەدواوە بووە درووشمی مرۆڤگەراکان. سەڕەڕای ئەوانە، ڕەواقییەکان جەختیان لەسەرەوە دەکردەوە کە تەواوی ڕەوتە سروشتییەکان وەکوو نەخۆشی و مردن لە ژێر یاسای بێ گەڕانەوەی سروشتی دایە. کەواتە مرۆڤ دەبێ چارەنووسی خۆی قەبووڵ کا. هیچ شتێک بێ هۆ نایەتە پێش. هەموو شتێک بەهۆی پێویستییە و بێ لادانە. کەواتە چارەنووس دەرگای کۆتاییە و هیچ گلەی و گازندەیەک سوودی نییە. هەروا بە بڕوای ئەوان مرۆڤ دەبێ هەموو پێشهاتە خۆشەکانی ژیان بە بێ هەرا و دەنگ قبووڵ بکا. لەم ڕوانگەیەدا هاوڕای کەلبیەکانن کە دەیانوت ڕووداوە دەرەکیەکان کەمبایەخن. تەنانەت ئەمڕۆیش دەربارەی کەسێک کە لە ڕێگە کە ڕێگە نادات هەستەکان زاڵ بن بەسەریدا وشەی هێمنی ڕەواقی بۆ بەکار دێنن. ئێپکۆر یەکان. هەروا کە وتمان ئەرستۆ دەیویست بزانێ مرۆڤ چۆن دەتوانێ بە باشی ژیان بەرێتە سەر. هەر دوو دەستەی کەلبیەکان و ڕەواقیەکان فەلسەفەی ئەویان بەو جۆرە شی دەکردەوە کە مرۆڤ دەبێ خۆی لە دەستی ڕازاندنەوەی مادی ئەم جیهانە ڕزگار بکات. بەڵام سوقرات شاگردێکی تری هەبوو بە ناوی ئاریستیپۆس ئەویش پێی وابوو کە ئامانجی ژیان دەست پەیدا کردنە بە بەرزترین ڕادەی چێژ وەرگرتن لە هەستەکان و دەیوت، چێژ وەرگرتن باڵاترین چاکە و ئێش گەورەترین خراپەیە. بۆیە هەوڵی دا ڕێوڕەوشێک لە ژیانیدا هەڵبژێرێ کە دوور بێت لە هەر جۆرە دەرد و ئێش و ڕەنجێک. کەلبیەکان و ڕەواقیەکان بڕوایان بە خۆگرتن بوو لە بەرامبەر ئێش و لەگەڵ هەوڵدان بۆ دوورخستنەوە لە ئێش جیاواز بوو. ئێپیکۆریس، سێ سەد و چل و یەک بۆ دوو سەد و حەفتا ی پێش زایین، بیرۆکەیەکی فەلسەفی لە ئاتێن بنیات نا. لایەنگرانی ئەو بە ئێپێکۆریەکان ناودەبەن. ئەو فیکری چێژوەرگرتنی ئاریتیپۆسی پەرەپێدا و لەگەڵ بیرۆکەی ئەتۆمی دیمۆکریتۆسدا تێهەڵکێش و تێکەڵی کرد. ئەم باسە بەناوبانگە کە ئیپۆکۆریەکان لە باخێکدا دەژیان، بەو هۆیە پێیان دەوتن زاناکانی باخ. دەگێڕنەوە نووسراوەیەک لەسەر دەرگای باخەکە بووە. ئەی بێگانە تۆ لێرەدا خۆشڕا دەبوێری، لێرە خۆشی مەزنترینی چاکەکانە. ئێپیکۆریس بەردەوام جەختی لەسەر ئەوە دەکردەوە کە خۆشیەکان دەبێ لەگەڵ ئەو پێشهاتانە کە لەوانەیە بەدوای ئەو خۆشیەوە بێ هەڵسەنگێنن. ئەگەر جارێک زیاد لە ئەندازە نوقڵت خواردبێ دەزانی کە چی دەڵێم ئەگەریش نەتخواردووە ئێستا تاقی بکەرەوە هەموو ئەو پارانەی کە کۆت کردۆتەوە هەڵبگرە و بچۆ نوقڵ بکڕە هەڵبەت ئەگەر نوقڵت پێ خۆش بێ بۆ ئەنجامی ئەم تاقی کردنەوەیە دەبێت هەموو ئەو نوقڵە بە تامانە بە یەک جار بخۆیت لە دوای نیو کاتژمێر تێدەگەی کە مەبەستی ئێپیکۆریس چییە. هەروەها ئێپیکۆریس بڕوای وابوو کە خۆشییە کاتییەکان بێ سوودن، بەڵکو دەبێت بە دوای خۆشییهایەکی گەورەتر، درێژماوەتر و مەزنتردا بچیت. بۆ نموونە دەتوانی یەک ساڵ نقوڵ نەخۆی و هەموو پارەکەت کۆ بکەیتەوە و لە پاشان پاسکیلێکی پێ بکڕی، یاخود گەشتێکی دەرەوەی وڵاتی پێ بکەی. ئێمە بە پێچەوانەی حەیوانەکان دەتوانین بەرنامەی ژیان لە ژیانمان داڕێژراو بکەین. دەتوانین خۆشیەکان بناسین، نوقڵ خواردن باشە، بەڵام پاسکیلێکی نوێ یا گەشتێکی ئینگلستان باشترە. ئیپی کۆرۆس هەروەها دەیوت کە خۆشی تەنیا خۆشی جەستەیی نییە وەکو نوقڵ خواردن. نرخە بەرزەکانی وەکو هاوڕێتی و هونەریش لە نموونەی ئەو خۆشیانەیە. سەرەڕای ئەوانە چێژ وەرگرتن لە ژیان پێویستی بە چەند ئارمانجێکی کۆنی یۆنانی هەیە، وەکو خۆڕاگری، هەڵسوکەوتی باش، ئاسایش، میانەڕەوی و ئارەزوو و هەوەس دەبێ لە ئەندازە ڕابگیرێت. ئارامی و ئۆقرەیی توانای خۆڕاگری لە بەرامبەری دەرد و ڕەنجمان ئەداتێ. ترس لە خۆدا زۆر کەسی ڕاکێشایە ناو باخی ئێپیکۆرۆس. ترس لە خۆدا زۆرکەسی ڕاکێشایە ناوباخی ئێپیکۆرۆس. بیرۆکەی ئەتۆمی دیمۆکریتۆس لەم ناوەدا بۆ بەرەنگاربوونەوەی کۆنەپەرستی ئایینەکان ئامرازێکی گونجاو بوو. بۆ ژیانی باشتر گرنگە بەسەر ترسی مردندا زاڵ بین، بۆ ئەو مەبەستە و بیرۆکەی ئەتۆمەکانی ڕۆحی دیمۆکریتۆسی هێنایە پێش. لەوانەیە لە یادت مابێ کە دیمۆکریتۆس پێی وابوو دوای مردن هیچ ژیانێک نییە، چونکە کاتێک دەمرین ئەتۆمەکانی ڕۆح بەم لاو بەولادا بڵاو دەبنەوە. ئێپیکۆرۆس بە زمانێکی ساکار وتی مردن پێوەندی بە ئێمەوە نییە، چونکە مادامێک ئێمە بوونمان هەیە مردن نییە. کاتێک ئێمە مردین چیتر ئێمە بوونمان نییە. ئەگەر بیری لێ بکەیتەوە هیچ مردوویەک لە مردوویی خۆی دڵنیگەران نییە. ئێپیکۆرۆس فەلسەفەی ڕزگارکەری خۆی لە چوار ڕستەدا یا بە وتەی خۆی چوار دەرمانی گیایی کورت دەکاتەوە. نابێت لە خودا بترسین، مردن هیچ نیگەرانییەکی نییە. چاکە زۆر ئاسان بەدەست دێ، خۆڕاگری لە بەرامبەری ترسدا سەخت نییە. لە ڕوانگەی یۆنانیەکانەوە هەڵسەنگاندنی وتە فەلسەفیەکان لەگەڵ کەرەستەی پزیشکیەکان کارێکی تازە نەبوو، مەبەست ئەوە بوو کە مرۆڤ دەبێ خۆی بە پاکەتی پزیشکی فەلسەفی بریتی لە چوار دەرمانی ئیپیکۆرۆس تەیار بکات. ئێپیکۆریەکان بە پێچەوانەی ڕەواقیەکان ئیشتایان لە ڕامیاری و ناو کۆمەڵگە نەبوو، پەندی ئیپیکۆرۆس ژیانی دوور لە هەمهەمە و ئاڵۆزی بوو. دەکرێت باخەکەی ئەو وەکو خانووە هاوبەشەکانی کۆمۆنی ئەمڕۆ هەڵسەنگێنین. لە دەورانی ئێستەشدا کەسانێکی زۆر لە هەوڵی ئەوەدابوون سوچێکی پارێزراو کە دوور لە کۆمەڵگایە هەڵبژێرین. دوای ئێپیکۆرۆس زۆریەک لە لایەنگرانی لە هەوڵی تێرکردن و چێژوەرگرتنی خۆیاندا بوون و دروشمی ئەوان کات لەدەست مەدە بوو. ئەمڕۆش کە وشەی، ئێپیکۆری، بۆ مەبەستی خراپ بەکاردێت و بە واتای کەسێکە کە تەنیا بۆ چێژ وەرگرتن ژیان دەکات. نوێ ئەفڵاتوونی هەروا کە باسمان کرد شێوازی فکری کەلبیەکان ڕەواقیەکان و ئیپیکۆریەکان هەرسێکیان لە فەلسەفەی سوقراتەوە سەرچاوەیان دەگرت لەگەڵ ئەودا لە بەشێک لە فەیلەسووفانی پێش سوقراتیش وەکوو هیراکلیتۆس و دیمۆکریتۆس کەڵک وەرگیرا. بەڵام بێشک بەرچاوترین ڕەوتی فەلسەفە لە دەورانی کۆتایی هێلینیسمدا لە فیکری ئەفلاتوونەوە سەرچاوەی گرتووە و هەر بۆیە ئەم فەلسەفە بە نوێ ئەفلاتوونی ناو دەبرێت. گرنگترین کەسی فەلسەفی نوێ ئەفلاتوونی ناوی پلۆتینۆس فلۆتین بوو، دوو سەد و حەفتا بۆ دوو سەد و پێنج ی پێش زایین، کە لە ئەسکەندەریە فێری فەلسەفە بوو، بەڵام لە ڕۆما جێگیر بوو. چوونی ئەو لە ئەسکەندەریەوە بەرەو ڕۆما جێی سەرنجە، چونکە ئەم شارە لە چەندین سەدەدا شوێنی ڕووبەڕووبوونەوەی فەلسەفەی یۆنانی و ڕەوتی ڕۆژهەڵاتی بوو. پلۆتینۆس جۆرێک ڕزگاری لەگەڵ خۆی بۆ ڕۆم هێنا کە لە دواییدا لەگەڵ ئایینی مەسیحییەت بووە بە ڕێڵسکارێکی گەورە و سەخت. بە هەر حاڵ فەلسەفەی نوێ ئەفلاتوونی لە جێی خۆیدا کاریگەری بەهێزی لە سەر ڕەوتی گشتی خوداپەرستی مەسیح هەبوو. سۆفیا ئەڵبەت باسی مۆسۆلی ئەفلاتوونت لە یاد ماوە. لە یادت ماوە چۆن لە نێوان جیهانی نموونەکان و جیهانی هەستەکاندا جیاوازی دادەنا. ئەمە بە مانای جیاوازییەکی دیار و بەرچاوە لە نێوان ڕۆح و جەستەدا. بەم چەشنە مرۆڤ دەبوو گیاندارێکی دوو لایەنە، جەستەی ئێمە، وەک هەر شتێکی تری جیهانی، هەستەکان، دروستبووی خاک و تۆز بوو. بەڵام ئێمە ڕۆحێکی نەمریشمان هەیە، زۆر یەک لە یۆنانیەکان لە پێش ئەفلاتونیشدا بڕوای تەواویان بەمە بوو. سەرەڕای ئەمە، پلۆتینۆس شارەزایی لەسەر بیرۆکە هاوشێوەکانی ئاسیاییشدا هەبوو. پلۆتینۆس پێی وابوو جیهان پردێکە لە نێوان دوو جەمسەردا. لە لایەکەوە تیشکێکی خودایی هەیە کە ئەو بە بوونی تاقانە یا خودا ناوی دەبا. لە لایەکی ترەوە تاریکی تەواوە کە هیچ تیشکێک لە بوونی تاقانەوە پێی ناگات. ئەڵبەت مەبەستی پلۆتینۆس ئەوەیە کە ئەم تاریکییە بوونی ڕاستەقینەی نییە، بەڵکو تەنیا نەبوونی ڕووناکییە بە وتەیەکی تر هیچ شتێک لەوێ بوونی نییە، شتێک کە هەیە تەنیا بوونی تاقانەیە. هەرچی تیشکی ڕووناکیی زۆرتر بێ، شەوقەکەی کەمتر دەبێتەوە، شوێنێ کیشەیە کە تیشکی خودا پێی ناگات. بە وتەی پلۆتینۆس، ڕۆح لە تیشکی تاقانەوە ڕووناکی دەگرێ. بەم چەشنە مادە و جەستەش تاریکییە و بوونی ڕاستەقینەی نییە. بەڵام هەر ڕوخسارێک لە سروشتدا تیشکێکی کزی لە تاکەوە هەیە. ئاگرێکی گەورە لە شەودا بێنەرە بەرچاوت کە تیشکەکانی بۆ هەر لایەک دەڕوا. ڕووناکی ئاگر تا پانتاییەکی بەرین لە زەوییەکانی دەوروبەری خۆی ڕووناک دەکاتەوە. ڕووناکی ئاگرەکە لە چەند فرسەخێکەوە دیارە. ئەگەر بۆ دوورتریش بڕۆین وەکو سریوەی چراوێک چرایەک وایە کە دەدرەوشێتەوە و ئەگر ئەگەر لەوە دوورتریش بڕۆین ئیتر ئەو تیشکەش دیار نابێت و لە تاریکی شەودا دەڕەوێتەوە. چیتر نە تیشکێک بەرچاو دەکەوێ نە سێبەرێک وای دابنێ ئەم جیهانە هەر ئەو ئاگرەیە ئەو شتەیش کە درەوشێتەوە خودایە و تاریکی ماددەیەکی ساردە کە مرۆڤ و حەیوان لێی دروست بوون نزیکتر لە هەموویان بە خودا نموونە هەمیشەیی و نەمرەکانن کە ڕوخساری سەرەتایی تەواوی خولقێنراوەکانی جیهانە ڕۆحی مرۆڤ لە سەرووی هەمووانەوە پریشکێک لەو ئاگرەیە. گەر سەیری هەر شوێنێک بکەی تیشکی ئاسمانی ئەدرەوشێتەوە ئەو ڕووناکیە لە تەواوی گیاندارەکاندا بەدی دەکرێ تەنانەت گوڵی سوور و هەڵاڵەی کوێستانیش ئەو ڕووناکی و تیشکەی هەیە زەوی و ئاو و بەرد لە هەمووان دوورترن لە خودای زیندوو دەمەوێت بڵێم هەرچی لەم جیهانەدا هەیە بەشێکە لە ڕەمزی ئاسمانی تەنانەت درەوشانەوەی تیشکی خودا لە گوڵی خەشخاش و گوڵی بەڕۆژدا دەبینرێت. ئەم ڕەمزە نهێنیە تەنانەت لە پەپولەیەک کە لەم شوێنەوە بۆ ئەو شوێن دەفڕێ یاخود لە ماسیەکی سوردا کە لە ناو تونگەیەکی شوشەدا مەلە دەکا هەست پێ دەکرێت بەڵام نزیکتر لە هەر شتێک بە خودا ڕۆحی ئێمەیە لێرەدایە کە ئێمە و نهێنی گەورەی ژیان یەک دەگرین لە کاتایەکی زۆر کەم وێنەدا هەستێک لە ئێمەدا دەردەکەوێ کە وادەزانین ئێمە خۆمانە و نهێنیە ئاسمانیەین شوبهاندنی پلۆتینۆس زۆر لە ئەفسانەی ئەشکەوتی ئەفڵاتون دەچێ هەر چی هەر چی زۆرتر بەرەو ڕۆچنەی ئەشکەوتەکە بڕۆین بەو شتەی کە سەرچاوەی لە هەموو جیان و ژیان نزیکتر دەبینەوە. تایبەتمەندی وتەکانی پلۆتینۆس بە پێچەوانەی وتەکانی ئەفلاتوون هەمەیی و گشتی بوونی جیانە. هەموو شتێک یەکە چونکە هەموو شتێک خودایە. تەنانەت سێبەری ناو قوڵایی ئەشکەوتی ئەفلاتوونیش تیشکێکی کزی لە بوونی تاقانە وەرگرتووە. پلۆتینۆس لە چەند کاتی زۆر بێوێنە لە ژیانی خۆیدا یەکبوونی ڕۆح و خودای هەست پێ کرد. ئێمە ئەم پێشهاتە بە تەجرەبەی عیرفانی دەزانین. پلۆتینۆس تەنیا کات کەسێک نییە، ببوورن، پلۆتینۆس تەنیا کەسێک نییە کە کەوتۆتە حاڵەتی لەو جۆرە. زۆر کەس لە شوێن و فەرهەنگی جیاوازدا باسیان لە پێشهاتێکی لەو چەشنە کردووە و لەوانەیە وردەکارییەکان جیاواز بێ. بەڵام لایەنی سەرەکی یەک شتە دەمهەوێت دەربارەی چەند لایەنێکی ئەم شتە باس بکەم عیرفان تەجرەبەی عیرفانی یەکگرتنەوە لەگەڵ خودا یا ڕەوتی ئاسمانی بەردەوام هەر بووە زۆر یەک لە ئاینەکان جەخت لەسەر بۆشایی نێوان خوڵقێنەر و خوڵقێنراو دەکەنەوە بەڵام مرۆڤی عیرفانی ئەو بۆشاییە نابینێ ئەو کەسە یەکبوون لەگەڵ خودای تاقی کردووەتەوە کەواتە ئەو شتەی کە ئێمە بە من ناوی دەبەین منی ڕاستەقینە نییە. لە کاتاێکی زۆر کەم وێنەدا دەتوانین هەست بە منێکی گەورەتر بکەین. بەشێک لە کەسە عیرفانیەکان ئەمە بە خودا ناو دەبەن و بەشێکی تر بە ڕەوتی ئاسمانی، یا سروشت یا بە کایناتی دەزانن. کاتێک ئەم یەکگرتنەوە بە ئەنجام گەیشت، مرۆڤی عیرفانی واز دەکا خەریکە خۆی لە دەست دەچێ. خەریکە لە بوونی خودادا گوم دەبێت یاخود وەک پەیوەست بوونی دڵۆپێک بۆ ناو دەریا. لە بوونی خودادا تێکەڵ دەبێت. عارفێکی هندی ڕۆژگارێک ئەم حاڵەتەی بەم جۆرە شی کردەوە، کاتێک من بووم خودا نەبوو ئێستا کە خودا هەیە من نیم. عارفێکی مەسیحی بە ناوی ئانگلۆس سیلیسۆس، هەزار و شەش سەد و حەفتا و حەوت بۆ هەزار و شەش سەد و بیست و چوار ی زایین، ئەم حاڵەتەی بە شێوازێکی تر وتووە، هەر وەکوو دڵۆپێک کە پەیوەستی دەریا بێ، ڕۆحی سەرەنجام بەرز دەبێتەوە و دەبێتە خودا. سۆفیا، لەوانەیە وا فیکر بکەیتەوە کە خۆ لەدەستدان زۆر بە لاتەوە خۆش نییە. دەزانم مەبەستت چییە. بەڵام باسەکە ئەوەیە ئەو شتەی لە دەستی ئەدەی زۆر کەمترە لە شتێک کە بە دەستی دێنیت. خۆت بەو جۆرە کە ئێستا هەیت لە دەست ئەدەی. بەڵام لەو کاتەدا هەست دەکەی شتێکی گەورەتر یا بە تەواوی شتێکی ئاسمانی بە دەست دەهێنیت. یا ڕاستتر ڕۆحێکی ئاسمانی بە دەست دەهێنیت. سۆفیا، تۆی کە دەبیتە خودا. سۆفیا تۆی کە دەبیتە خودا گەر خۆت وەکو سۆفیا ئامۆنسۆن لەدەست بدەی دەتوانی دڵخۆش بی کە هەمیشەیی و نەمریت بە وتەیەک منی ڕاستەقینەی تۆ تەنیا بە لەدەست چوونی تۆ دەست دەکەوێت ئەمە وەکو ئاگرێکی نهێنی وایە کە تا کۆتایی جیهان بەردەوام دەبێت ئەم جۆرە تەجرەبەیە عیرفانیانە لە خۆوە بەدەست نایەن. عارف دەبێت ڕێگەی پاککردنەوەی دەروون بپێوێت و تاکوو بگاتە دەروازەی خودا. ئەم قۆناغە بریتییە لە ژیانی ساکار و شێوە جۆراوجۆرەکانی جەزمە و پێزانین. عارف دوای تێپەڕکردنی ئەم قۆناغانە لە ناکاو دەگاتە مەبەستی خۆی و هاواری من ڕاستم یا من تۆم هەڵەدات. ڕەوتە عیرفانیەکان لە هەموو ئاینە گەورەکانی جیهاندا بەدی دەکرێت و شیکردنەوەی سۆفیەکان لە تەجرەبە عیرفانیەکاندا هاوشێوەیەکی جێی سەرنجی لە فەرهەنگی هەموو وڵاتاندا هەیە. سۆفی تێدەکۆشێت بۆ تەجرەبە و دەستکەوتی عیرفانی خۆی پێناسەیەکی ئاینی یا فەلسەفی پەیدا بکات و لێرەدایە کە مێژینەی فەرەنگی ئەو کەسە دەردەکەوێت لە عیرفانی ئاینە ڕۆژئاواییەکاندا وەکو یەهودی مەسیحی ئیسلام عارف پێداگرە کە دیداری لەگەڵ خودایەکی ڕوون و دیارە لەگەڵ ئەوەی کە خودا هەم لە سروشتدا و هەم لە ڕۆحی مرۆڤدا هەیە بەڵام لە دنیایەکی سەرووتر و مەزنتر لەم جیهانەدایە. لە عیرفانی ڕۆژهەڵاتیدا کە بریتییە لە ئایینی هیندو، بوزا واتە بودا و ئایینی چینی، زۆربەی کات بنەمای تەجرەبەی عیرفانی لەسەر تێکەڵبوونی تەواوە لەگەڵ خودا یا هەمان ڕەوتی ئاسمانی. لەم حاڵەدا عارف دەتوانێ بڵێت من ڕەوتی ئاسمانیم یا من خودام. چونکە لەم ئایینەدا خودا نەک هەر لەسەر زەوییە بەڵکو شوێنێکی تر نییە کە لێی بێت. بزوتنەوە عیرفانیە بەهێزەکان بە تایبەت لە هیندا زۆر لە پێش ئەفڵاتونیشدا هەر بووە سوامی و یوێ کنێتیدا سۆفییەکی هندی بوو کە لە هێنانی ئایینی هیندوو بۆ ڕۆژئاوا دەورێکی کاریگەری هەبوو. جارێک وتی لە بەشێک لە ئایینەکانی جیهاندا کەسێک کە بڕوای بە خودایەکی دیاریکراو لە دەرەوەی بوونی مرۆڤ نەبێت کافرە. ئێمە دەڵێین کەسێک کە بڕوای بە خۆی نەبێت کافرە. بە بڕوای ئێمە کوفر بێبڕواییە بە گەورەیی و مەزنی ڕۆحی خۆمان. دەستکەوتی عیرفانی دەتوانێت خاوەنی مەرجی گرنگی ئەخلاقیش بێت. یەکێک لە سەرۆک کۆمارە پێشوەکانی هیند بە ناوی، سەروێپالی راها کریشنان، رۆژێک وتی، دراوسێکەت وەک خۆت خۆش بوێت، چونکە تۆ دراوسێی خۆتی، هەڵەیە گەر تۆ فیکر بکەیتەوە دراوسێکەت کەسێکی ترە. لە دەورانی ئێمەدا لە نێوان خەڵکانێکدا کە شوێنکەوتووی ئایینێکی تایبەت نین، باس لە رەوتە عیرفانیەکان دەکرێت. ئەو کەسانە لەناکاو ڕووبەڕووی تەجرەبەیەک دەبنەوە کە بە ئاگایی لە ئاسمان یاخود هەست بە بێکۆتایی کردن ناوی دەبەن. هەستێک کە ئەم مرۆڤانە دەیکەن جۆرێک ڕزگاربوونە لە بەندی کات و زەمان و هەروەها تەجرەبەکردنی جیهان لە ڕوانگەی هەمیشەیی بوونەوە. سۆفیا لەسەر تەختەکەی دانیشت دەستێکی هێنا بە دەموچاویدا. بەڵێ جەستەی ماوە. کاتێک باسی پلۆتینۆس و عارفەکانی تری دەخوێندەوە، هەستی دەکرد سەرەتا بە دەوری ژوورەکەیدا پاشان لە دەرەوەی پەنجەرەکەوە و لە دواییدا دوورتر لەسەر شارەکەی هەڵدەفڕێ. زۆرتر دەڕۆیی و لە دەریای باکوور و ئەوروپا و دەشتی ئافریقاوە تێدەپەڕی. تەواوی جیهان وەک کەسێکی لێهاتبوو. هەستی دەکرد ئەو کەسە خۆیەتی، بیری کردە و وتی من جیهانم. ئەم جیهانە پان و بەرینە کە زۆربەی کات لە مێشکیدا بێ کۆتایی و پڕ خۆف دەینواند خودی خۆی بوو. جیهان لە چاوی سۆفیادا زۆر گەورە و مەزن بوو بەڵام ئێستا خۆیشی زۆر گەورە بووە. ئەم هەستە خۆش و دوور لە باوەڕە چەند چرکەیەک زیاتر بەردەوامی نەبوو. بەڵام سۆفیا دڵنیا بوو هەرگیز ئەم حاڵەتە لە بیر ناکا. وەکو ئەوە وابوو کە شتێک لە دەروونیەوە لە ناو چاوی هاتە دەر و لەگەڵ هەموو شتەکانی دەوروبەریدا هاوئامێز بوون. دەڵێیت دڵۆپێک ڕەنگ کەوتە ناو پەرداخێکی ئاو. کاتێک هەمهەمەکان تەواو بوون وەکو ئەوە وابوو لە دوای خەوێکی خۆش بە ژانەسەرەوە بەئاگا بووبێتەوە. بە ناخۆشییەوە هاتەوە یادی کە ئێستا جەستەی هەر ماوە و دەیهەوێت لەسەر تەختەکەی ڕاست بێتەوە. نووسراوەکانی ئالبێرتۆ کناکسی بە خەوتنەوە خوێندبووەوە و پشتی هاتبووە ئێش. بەڵام دەیزانی کە شتێکی فەرامۆش نەکراو فێر بووە، خۆی کۆ کردەوە و هەستایە سەر پێ. پێش لە هەر کارێک لاپەڕەکانی کون کرد و خستیە سەر لاپەڕەکانی تر لە فایلەکەدا و پاشان چووە ناو باخەکە. پەلەوەرەکان بە جۆرێک دەیان چریکان کە دەتوت دنیا تازە دروست بووە. گەڵای نەمامەکان لە پشت تێلانەی کەروێشکەکانەوە ئەوەندە کەم ڕەنگ بوون کە دەتوت ئێستا خودا ڕەنگ کارییەکانی تەواو نەکردووە. ئایا سۆفیا دەیتوانی بڕوا بهێنێ کە هەموو شتێک جۆرێک منی ئاسمانییە؟ کارت پۆستاڵەکان خۆم بە سەختی ڕادەگرم. چەند ڕۆژێک ڕابوورد بەڵام هیچ هەواڵێک لە مامۆستای فەلسەفە نەبوو. بەیانی پێنجشەمە حەڤدە ی مەی ڕۆژی نەتەوەیی نەروێژ بوو. ڕۆژی هەژدە ی مەی پشووی قوتابخانە بوو. ئەمڕۆ کاتێک لەگەڵ یوانا لە قوتابخانە دەهاتنەوە یوانا لەناکاو وتی دێیت بچین خێمە هەڵدەین؟ وەڵامی سۆفیا ئەوە بوو کە ناتوانێت لە ماڵەوە زۆر دوور بێت، بەڵام دوایی وتی باشە دەچین. دوای چەند کاژمێرێک یوانا بە کۆڵی پشتیەوە لە ماڵی سۆفیا ئامادە بوو. سۆفیاش کۆڵە پشتەکەی پڕ کرد و چادریشی هەبوو، هەردووکیان کەلوپەلی خەو، گەرما و ڕاخەر و لایت و تەرمۆز و بەشێکی زۆر کەرەستەی دڵخوازیان هەڵگرتبوو. دایکی سۆفیا نزیکەی کاتژمێر پێنج هاتەوە بۆ ماڵ و تۆزێک باسی بۆ کردن و ڕێگەی پیشان دام. دەیویست بزانێ لە کوێ خێمە هەڵەدەن. ئەوانیش وتیان دەیانهەوێت بچنە سەر یاڵی کەڵەشێرە ڕەش. لەوانەیە بەختیان ببێت و بەیانی زوو دەنگی عاشقبازی کەڵەشێرە ڕشەکان ببیستن. سۆفیا مەبەستێکی تریشی لە هەڵبژاردنی ئەو شوێنە هەبوو، بیری کردبۆوە کە ئەو یاڵە لە کەپری سەرگوردەوە زۆر دوور نییە. شتێک هانی ئەدا کە دیسان بچێتەوە بۆ ئەوێ و بەڵام چیتر نەیدەوێرا بە تەنیا بچێت. دوو کچەکە لە باخکەی ماڵی سۆفیا هاتنە دەر و کۆڵانەکەیان بڕی. باسیان لەم شت و لەو شت دەکرد. سۆفیا تۆزێک خۆشحاڵ بوو کە بۆ ماوەیەک لە فیکری فەلسەفە دوور بێت. لە دوای نزیکەی یەک کاژمێر خێمەکەیان بەرپا کرد لە شوێنێکی تەخت لەسەر یاڵی کەڵەشێرە ڕەش. کەل و پەلی خەویان ڕاخست و ئامادە بوون بۆ شەو کاتێک با بۆڵەکانیان دەخوارد سۆفیا پرسیاری کرد هەرگیز ناوی کەپری سەرگوردت بیستووە؟ کەپری سەرگورد؟ لەم نزیکیانەوە لە ناو دارستانەکەدا کەپرێک هەیە لە پەنای دەریاچەیەکی بچووکدا زەمانێک پیاوێکی سەیر و سەمەر لەوێ دەژیا سەرگوردی ئەرتەش بوو بۆیە ناوی ئەو کەپرەیان ناوە کەپری سەرگورد. ئێستا کەس لێی دەژی؟ دەمانەوێت بچین بزانین لە کوێیە. سۆفیا بە دەست ناو دارستانەکەی پیشاندان. یوانا زۆرئاواتەخواز نەبوو بەڵام بە ڕێکەوتن هەتا و نزیکە و داچوون بوو. سەرەتا لە نێوان دارە بەرزە کاژەکانەوە تێپەڕبوون و دوای ماوەیەک لە ناو دارستان و پەل و پۆی دارەکاندا گیریان کرد. بەهەر جۆرێک بێ گەیشتە سەر ڕێگەیەک ئایا ئەم ڕێگەیە هەر ئەوە بوو کە سۆفیا یەک شەمە لێیەوە ڕۆیشتبوو؟ بەڵێ خۆیەتی چونکە لە ناو دارەکانەوە چاوی بە شەوقی ئاوەکە کەوت و پیشانی یوانای دا وتی لەو شوێنەدایە دوای تۆزێک لە کەناری ئاوەکەدا وەستابوون سۆفیا سەیری کەپرەکەی ئەو بەری ئاوی کرد و تەواوی پەنجێرەکان داخرابوون و پەردەکان لە خوارەوە بوون ئەو خانوە سورە ئەوەندە پەڕپوت ئەینواند کە سۆفیا چەند ساڵ بوو شوێنی وای نەدیبوو. یوانا ڕوی لە سۆفیا کرد و وتی دەبێت لە ئاوەکە بدەین؟ نا بە قایەق دەڕۆین. هەر وەک جاری پێشوو قایەقەکە لە ناو قامیشەکاندا وەستابوو. سۆفیا تۆ لەوە پێش هاتویتە ئێرە؟ سۆفیا سەری بزواند. ئەگەر بیەوێت بۆی باس بکەیت ئەگەر بیەوێت بۆی باس بکەیت گێڕانەوەی بەسەرهاتەکەی زۆر دەخایەنێت ناچاریش دەبێت دارستانی ئالبێرتۆ کناکسیش باس بکات هەروەها وانەی فەلسەفە بە دەم لێدانی سەوڵەوە بەیەکەوە گاڵتەیان دەکرد و هەر کە گەیشتنە ئەو بەری ئاوەکە سۆفیا ئاگادار بوو کە قایەقەکە بە جوانی لە ئاو بێنێتە دەر چوونە بەرپشت دەرگای کەپرەکە، سۆفیا دەستگرەکەی سووڕاند. داخراوە. نەکاو بە هیوا بێت کراوە بێت. سۆفیا وتی لەوانەیە کلیلەکەی پەیدا بکەین. لە ناو کەلێنی دیوارەکەدا دەستی کرد بە گەڕان. یوانا وتی با بگەڕێینەوە بۆ ناو خێمەکەمان. لەناکاو هاواری سۆفیا بەرز بووەوە لێرەیە دۆزیمەوە. بە سەربەرزیەوە کلیلەکەی لە ئاسماندا گرتبوو خستیە ناو کونی قفڵەکە و دەرگا کرایەوە. دوو کچەکە وەک ئەوەی بیانەوێت تاوانێک ئەنجام بدەن بە هێواشی چوونە ناو کەپرەکەوە و ناو کەپرەکە سارد و تاریک بوو. یوانا وتی من هیچ شتێک نابینم. سۆفیا فیکری بۆ وەش کردبوو شقارتەیەکی لە گیرفانی دەرهێنا و دایگیرساند. هیچ کەس لە ناو کەپرەکەدا نەبوو. سۆفیا چڵێکی تری داگیرسان ئەمجارە چاوی بە مۆمێک لە ناو مۆمدانێکی ئاسنی کەوت لە سەر کوورەکە. مۆمەکەی بە شقارتەی سێهەم داگیرسان ژوورەکە ئەوەندە ڕوون بۆوە کە دەوروبەریان بە جوانی ئەدی. سۆفیا وتی، سەیر نییە کە مۆمێکی ئاوا بچووک بتوانێ ئەم هەموو تاریکییە ڕووناک بکاتەوە؟ هاوڕێکەی سەری بزواند. سۆفیا درێژەی پێدا، بەڵام ئەم ڕووناکییە لە شوێنێک لەناو تاریکیدا گوم دەبێت. لە ڕاستیدا تاریکی خۆی هیچ بوونێکی نییە، بەڵکو تەنیا نەبوونی ڕووناکییە. یوانا وتی، من دەترسم با لێرە بڕۆین. سەرەتا با سەیرێکی ئاوێنەکە بکەین. سۆفیا ئاوێنە برنجییەکەی کە هەروەکو جاری پێشوو لە سەرووی تاقمەکەوە هەڵواسرابوو پیشاندا. یوانا وتی، ئاوێنەیەکی جوانە. بەڵام سیحرابییە. ئەی ئاوێنە ئەی ئاوێنە بڵێ کە کێ لە هەمووان جوانترە. ئەم قسەم بە ڕاستە یوانا گاڵتە ناکەم دەتوانی سەیری بکەیت و ئەو بەری ببینی. مەگەر تۆ نەتوت من نەهاتوومەتە ئێرە؟ پێت خۆشە من بترسێنی؟ سۆفیا بۆ ئەم وتە هیچ وەڵامێکی نەبوو ببوورە. لەناکاو یوانا لەسەر زەوی کەپرەکە شتێکی پەیدا کرد و پاکەتێکی بچووک بوو لەسەر زەوی هەڵیگرتەوە وتی کارت پۆستاڵ. سۆفیا تێڕاما دەستی لێ مەدە. وتم دەستی لێ مەدە. یوانا ترسا وەکەوەی دەستی بسوتێنێ فڕێی دایە سەر زەوی. کارتەکان لەسەر زەوی بڵاو بوونەوە دوای چرکەیەک سۆفیا دەستی کرد بە پێکەنین. تەنیا کارت پۆستاڵە. یوانا دانیشت و دەستی کرد بە کۆکردنەوەی کارتەکان و دوای تۆزێک سۆفیایش لە پەنایدا دانیشت. لوبنان، لوبنان، لوبنان. یوانا بۆی دەرکەوت کە هەموویان مۆری دایرەی پۆستەی هەیە. سۆفیا وتی، دەزانم. یوانا چاوی بڕیە سۆفیا، کەواتە تۆ لەوە پێش لێرە بووی؟ بەڵێ، پێموایە لێرە بووبێتم. بیری کردەوە کە باشترە باسی بکا کە لەوە پێش لێرە بووە. هیچ خەسارەیەک نییە ئەگەر ئەو پێشهاتە سەیر و سەمەرانە کە لەم ماوەدا بۆی هاتۆتە پێش بە هاوڕێکەی بڵێت. نەمویست پێش لە هاتنمان بۆت باس بکەم. یوانا دەستی کرد بە خوێندنەوەی کارتەکان و سۆفیا ئێستا دەستی لە کارتەکان نەدابوو. بۆ چ ناونیشانێکە؟ ئیوانا خوێندیەوە، هێلدە مۆلێر کناگ، بە دەستی ئالبێرتۆ کناکس، لیلەسێن، نەرویژ. سۆفیا هەناسەیەکی ڕاحەتی هەڵکێشا، ترسا کە کارتەکان بە ناوی ئەوەوە نێردرابێت. هاتە پێشەوە و لە نزیکەوە سەیری کردن، بیست و هەشت ی ئاپرێل، چوار ی مەی، شەش ی مەی، چەند ڕۆژ لەمەوبەر نێردراون. بەڵام شتێکی تریش هەیە مۆرەکان هەموویان نەرویژین سەیری ئەمە بکە دەستە سەربازی نەتەوە یەکگرتووەکان پولەکانیش نەرویژین وا دەزانم کە ئەمە بۆ ئەوان ئاساییە ئەوان دەبێت بێلایەن بن کەواتە پۆستەی تایبەت بە خۆیان هەیە بەڵام چۆن بۆ ئێرەی دەنێرن ئەڵبەت بە فڕۆکەی سەربازی. سۆفیا مۆمدانەکەی لەسەر زەوی دانا و دوو کچەکە دەستیان بە خوێندنەوەی کارتەکان کرد. یوانا بە ڕیزی ڕێکەوتەکەیانەوە داینا و کارتی یەکەمی خوێندەوە. هیلدەی خۆشەویست، بۆ گەڕانەوە لە ماڵەوە بۆ لیلەسێن ڕۆژژمێری دەکەم. بینایە بۆ ئێوارەی شەوی یەکەمی هاوین بگەمە فڕۆکەخانەی کیویک. پێم خۆش بوو بۆ گۆبەندی یادی پازدە ساڵی لەوێ بم، بەڵام دەزانیت کە لەژێر فەرمانی سەربازیدام. بۆ قەرەبووکردنەوەی ئەم کارە بەڵێنت پێدەم تەواوی هەوڵ و خۆشەویستی خۆم بخەمە سەر دیارییەک کە بۆ یادی لەدایکبوونت ئامادەم